سیاسەتی جیهانەوە دیارە. ئەم کتێبە لەلایەن نەبەز کەمال نووریەوە لە عەربیەوە کراوەتە کوردی و بەڕێوەبرێتی خانی وەرجێڕان سەر بە وەزارەتی ڕۆشنبیری ئەرکی لە چاپدانی گرتۆتە ئەستۆ. بە هیواین جێگای سەرنجی ئێوەی خۆشەویست بێ. خوشک و برایانی بەڕێز بیسەرانی خۆشەویست دەم کاتەتان شاد. گەرمترین و جوانترین سڵاوی ئێمەتان لێبێ و فەرموون لەگەڵ ئاڵلقەی شازدەهەمین لە کتێبی هێنری کیسینگەر. مێرکۆسور لە ڕوانگەیەکی جوگرافییەوە دەستەبەندییەکی بەدیهییە، بەڵام هەتا سیستەمی دارایی لە هەریەک لە برازیل و ئەرژەنتیندا پێچەوانەی یەک بن، چونکە دراوی برازیل دراوێکی بەستەردا گەڕاوە، واتە معوم، لە کاتێکدا بیزۆی ئەرژەنتینی بەستراوەتەوە بە دۆلارەوە، تا ئەو کاتە ئامێتە بوونی دامەزراوەی خاوە بێت و گرژییەکان هەرەمێنن. بەهەرحاڵیش زۆر پێناچێت دراوسێکانی برازیل ئارەزووەکانی خۆیان لەمەڕ پێکهێنانی پەیوەندییەکی توندوتۆڵ لەگەڵ وڵاتە یەکگرتووەکاندا بە تیۆری هاریکاری ناوخۆیی ئامریکای لاتین ببەستنەوە. وڵاتە یەکگرتووەکان هیچ هۆیەکی بەدەستەوە نییە وەهای لێبات بەرهەڵستی مێرکوسور بکات تا مێرکوسور وەک شەریکێکی نافتا بێ لە پرۆسەی دامەزراندنی ناوچەی بازرگانی ئازادی نێوان هەردوو ئەمریکادا. بەڵام ڕەوشەکە بە بارێکی تردا سوڕێت ئەگەر مێرکوسور بەر لە دامەزراندنی بە تەواوی بکەوێتە هەوڵی دوورخستنەوەی وڵاتە یەکگرتووەکان لە مامەڵە دوو قۆڵیەکانی خۆی لەگەڵ دۆستە کلاسیکەکانیدا یان ئەگەر لەسەر ئاستی ناوخۆیی هەوڵی گرتنەبەری چەند ڕێوشوێنێک بدا وەک ئەوەی لە یەکێتی ئەوروپا ڕوویدا و ئارەزووی ڕووبەڕووبوونەوەی وڵاتە یەکگرتووەکانی هەیە لەسەر هەردوو ئاستی ئابووری و سیاسی ئەویش لە ڕێی زنجیرەیەک لە سیاسەتی ئەمری واقع چونکە ئەوە ئەبێتە هۆی گرژی و گرتنەبەری شێوازی بەرەو ڕووبرووبوونەوە لە پەیوەندیەکانی نیوەی ڕۆژاوای گۆی زەوی. کە زیانەگەیەنێ بە بەجێهێنانی بەڵێنەکانی و پراکتیکە مێژوویەکانی. ئەگەر بەم شێوەیە واز لە شتەکان بهێنرێ ئەوە کارەگاتە کێبەرکێ لە نێوان برازیل و وڵاتە یەکگرتووەکاندا سەبارەت بە پاشەڕۆژی لوولەکی، مەخرووگ، باشووری نیوەی ڕۆژاوای گۆی زەوی. ئەنجامێکی لەم چەشنەش بەڕێوەبەرانی کاروباری وڵات لە هەردوولادا ئەخاتە بەر تۆمەت. ئەبێ هەر کاتێک هەردوولا ئەوەیان زانی کە کەس لەم ململانێیەدا سەرناکەوێ بتوانن بڕێکی زۆر لە پەیوەندێ تونند و تۆڵە کلاسیکیەکانی نێوانیان زیندوو بکەنەوە. وڵاتەیە گرتوەکان لە مامەڵەیدا لەگەڵ برازیل لە سەرەتی بڕێک تێگەیشتنی هەبێ بۆ مەسلەی کەرامەتی وڵاتێک کە هێندەی نەماوە ببێتە زلهێزیی سەرەکی ئەمەش مانای وایە بێ واز لە دیپلۆماسیەتی ئامۆژگاری و ڕێنوێنی و هەوڵی سەپاندنی ویستەکانی ئەمریکا لە ڕێی سزاوە بهێنێ. هەروەک ئەمە پابەندیەکی ئەوێ بۆ چارەسەرکردنی ململانێ بازرگانیە تاڵەکانی پەیوەست بە هەناردەکانی برازیل لە شەکر و ترشەمەنی و پۆڵا. لەولاشەوە ئەبێ برازیل بزانێ کە شێوازە دیپلۆماسیە کلاسیکیەکەی لە شێوازی ئەمری واقع سەرکەوتوو ترە لەگەڵ ئەمریکیەکاندا. ئەگەر جیاوازیەکانی نێوان ئەوروپا و ئەمریکای لاتینیش لەبەرچاو بگرین لەبارەی سیاسەتی کشتوکاڵیەوە ئەبینین ڕێگا چارەی ئەوروپا زیاتر دانوستانە تا ئەوەی سیاسەتێکی دوورخایەن بێ. ئەبێ وڵاتە یەکگرتووەکان ئاوڕ نەداتەوە بۆ بەرگریکاران لە بێرۆکەی دواخستنی دامەزراندنی ناوچەی بازرگانی ئازادی نێوان هەردوو ئەمریکا، FTA، تا کاتی لێبوونەوە لە دامەزراندنی مێرکۆسور. لەبری ئەوە پێویستە دەست بکرێ بە دوو پرۆسەی هاومانا. ئەبێ بازرگانی لە نیوەی گۆی زەویدا گرێ نەدرێتەوە بە ڕێچکەی کامڵبوونی گرووپە ناوچەییەکان. لەگەڵ نزیکبوونەوەی وادەی کامڵبوونی ناوچەی بازرگانی ئازادی نێوان هەردوو ئەمریکا، ئەبێ وڵاتە یەکگرتووەکان بە کراوەیی بمێنێتەوە بەڕووی هەر ڕێوشوێنێکی بازرگانی دوو قۆڵی لە نێوان وڵاتانی ئامریکای لاتین و نافتادا. بەو پێیەی ئەوە باشترین ڕێگایە بۆ خێراترکردنی وەرچەرخان ڕووەو سیستەمێکی ڕۆژاوایی سەرتاپاگیر و هەنگاوێکی سەرەتاییە ڕووەو سیستەمێکی نوێی نێودەوڵەتی ڕێگە چارەی تەوافقی ژەشێت بە چەند ڕێوشۆنێ بێ کەوابکە برازیل لەگەڵ ناوچەی بازرگانی ئازادی نێوان هەردوو ئەمریکادا هاوکاری بکە لە کاتێکدا وڵاتێک گرتوەکان هیچ بەربەستێک لە بەردەم مێرکۆ سووردا دروست نەکات. ڕۆڵی ئەرژەنتین لە دروستکردنی ئەم گۆڕانکارییەدا بە یەکلاییکەرەوە دانرێ، ئەبێ ڕۆڵێکی زۆر گرنگیش بگێڕێت لە پەیوەندەکانی نیوەی ڕۆژاوای گۆی زەویدا کە بەر لە چەندە ساڵێک لەوەوبەر بە خەیاڵدا نەهات. ئەرژەنتین لە زۆربەی مێژووی خۆیدا چاوی نەبڕیوەتە باکوور، بەڵکو چاوی هەر لە ڕۆژهەڵات بووە لە ئەوروپا، بەهۆی سامانە مەزنەکەی و گەلە خوێندەوارەکەیشیەوە تا پێش سەردەمی دیکتاتۆریەتی بێرۆن خاوەنی شەشەمین ئاستی داهاتی تاکەکەس بوو لە جیهاندا. لە نیوەی ڕۆژاوای گۆی زەویشدا جەختی لەسەر تایبەتمەندی خۆی و بێزاری لە هاوسێ باکوورییەکانی و ڕقی لە ڕۆڵی باڵا پاوانخوازی وڵاتەیەکگرتووەکانە کردەوە بەبێ ئەوەی دەستبەرداری شێوازی موجامەلە ببێ. سەرکێشی دیکتاتۆرییەتی خوان بێرۆن کۆتایی بە ئیدیعای ئەرژەنتین هێنا سەبارەت بە تایبەتمەندی. کە لە ئارامی بترسێ، لە کاتێکدا خۆی هاویشتە گێرمە و کێشەوە کە سەرکەوتن بە چاوە بینرا. لەگەڵ ئەوەشدا چینی دەسەڵاتداری موعەقەد نەیدەتوانی ڕێی ئەوە لە حکوومەتە یەک لە دوای یەکەکان بگرێ کە بەربەستیان دروسەکرد لە بەردەم ئەو هیوایانەی لەسەر دەوڵەمەندی وڵات بینا ئەکران. بێرۆن ئەو کەرتانەی خستە ژێر ڕکێفی حکوومەتەوە کە دەستیان بەسەر ئابووریدا باڵا بوو. نەتەوەشی بەو یارمەتیە کۆمەڵاتیانەوە ماندوو کرد کە ئەدرانە چینی کرێکار تەنها بۆ ئەوەی جەماوەرێک بۆ خۆی پێکەوە بنێ. سیاسەتێکی دەرەکیشی گرتەبەر کە پایەکەی دژایەتی کردنی بە ئامریکا بوون بوو. دوای لەسەر کار لابردن و دوورخستنەوەشی بۆ ئیسپانیا لە ساڵی هەزار و نۆ سەد و نەوەد و پێنج لەلایەن سوپاوە، جارێکی تر لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و سێ بەهۆی بێتوانایی جێگرەکەی لە بەڕێوەبردنی وڵاتدا گەڕایەوە سەر دەسەڵات. بەڵام لە ساڵی هەزار و نۆ سەد و حەفتا و پێنج دا کۆچی دوایی کرد و ئابوورییەکی وێرانی بۆ ژنی دووهەمی بەجێهێشت، کە تەیار نەبوو بۆ دەسەڵات گرتنە دەست. هەتا دوای کۆچی دوایی بێرۆنیش هێشتا بێرۆنیزم لە سەدا چلی دانیشتوانی وڵات لایەنگرین و ڕێ لە هەر چاکسازییەکی کاریکەر ئەگرن. حکوومەتە بێرۆنییەکان نایانەوێ بە ڕێگای دیموکراسی و چاکسازیدا بڕۆن، لە کاتێکدا حکوومەتە نا بێرۆنییەکان ئەوەیان پێ ناکرێ، لە ناوەڕاستی حەفتاکاندا ئارژەنتین بێ حکوومەت بوو. دواجاریش سەرانی سوپا داوایان لە خاتوو بێرۆن کرد کە لە ساڵی 1970 دا وڵات بەجێ بهێڵێت و دوای ئەوە دیکتاتۆریەکان لە چەنڕاڵ و ئامیراڵەکان پێکهێنا کە ئەویش دووبارە لە ئاستی تەنگژەکاندا نەبوو. چنگیان لە چالاکی ئابووری گیرکرد و بوون بە هۆی زیاتر بوونی بێ توانایی لە میزانیەدا و دواتریش بە هۆی بێ هیوا بوونەوە پەلاماری دوورگەکانی فۆکلاندیان دا. شکستی سەرشۆڕانەی هێزەکانی ئەرژەنتین کایەیەکیان هێشتەوە بۆ تەنفیسێکی نەتەوەیی. سوپا گەڕایەوە سەکەنەکانی خۆی و هەڵبژاردن بۆ حکوومەتێکی مەدەنی سازدرا. بەڵام سەرۆک ڕاووڵ ئەلفۆنسین نەیتوانی باری ئابووری بگۆڕێت و تێکڕاکانی هەڵاوسان هەروەها بێکاری گەیشتنە ژمارەی پێوانەیی. کاتێکیش کارلۆس مونیم گەیشتە سەرۆکایەتی پارتی بێرۆنی نەتەوە ئامادەی ئەنجامدانی نەشتەرگەری بوو. هەرچەندە کەسانێکی کەم چاوەڕێی ئەوە بوون کە مونیم بە باکراوندە بێرونستێکەیەوە ئەو کارە ئەنجام بدا. وەک دواتریش دەرکەوت، بوێری و زیرەکیە سەیرەکەی مونیم نەتەوەی سەرسام کرد. ئەوە بوو پاش ماوەیەکی کەم لە وەرگرتنی پۆستەکەی و بە سوود وەرگرتن لە ئامۆژگاریەکانی دۆمێنیگۆ گاڤێللۆ کە یەکێکە لە پیاوە گەورەکانی شۆڕشی ئابووری لە ئامریکای لاتین، مونیم، مێژووی ئارژەنتینی بە تەواوی هەڵگەڕاندەوە. بیزۆی بەستەوە بە دۆلارەوە و دامەزراوەکانی حکوومەتی هەڵوەشاندەوە و میزانیەی گشتیی کۆنترۆڵ کردەوە. هەڵاوسانی گەڕاندەوە بۆ نزمترین ئاستی. ئارژەنتینێکی نوێی دامەزراند، تەواو جیاواز لە ئارژەنتینی ناسراو لە مێژوودا. لە ناوەڕاستی نەوەدەکانیشدا وڵاتەکەی کردە پێشڕەوی وڵاتانی ناوچەکە سەبارەت بە هەنگاونان بەرەو دیموکراسی. هەروەک چووە هاوپەیمانییەکەوە لەگەڵ وڵاتەیەکگرتووەکاندا لە هەوڵەکانی پاراستنی ئاشتی نێودەوڵەتیدا، وازی لە هەموو پێکهاتەکانی بێرۆنیزم هێنا، تەنها ناوەکەی نەبێ. ئەگەر وڵاتە یەکگرتووەکان ئەو کاتە دەسەڵاتی ڕێچکەی خێرای هەبوایە و ئەرژەنتینی بانگهێشت بکردایە یان بۆ نافتا یان بۆ ڕێکەوتنێکی بازرگانی دوو قۆڵی، ئەوا مونیم بەلایەوە پەسنەبوو. ئەبوو بە پاڵێکیش بۆ ئابووری ئەرژەنتین و بۆ ناوچەی بازرگانی ئازادی نێوان هەردوو ئەمریکا. بەڵام ئیدارەی کلنتۆن لە جێبەجێکردنی پێشنارەکانیدا دواکەوت. ئەوەش وای لە ئەرژەنتین کرد تەرکیز بکاتە سەر بە ئەندامبوون لە مێرکوسوردا بەبێ ئەوەش ئەو پێگە سیاسییەی دەست بکەوێ کە برازیل هەوڵی بۆ دا. ڕووداوەکان دەرفەتی ئەوەیان نەدا بە ئەرژەنتین پشوویە بدا، هەوڵی مونیم بۆ مانەوەی لە پۆستەکەیدا بۆ سێیەم ماوە ڕووبەڕووی بەرهەڵستێکی خاوێن و بەتوانا و دیموکراتی بۆوە، بەڵام وەک مونیم بوێر نا. هەرکە فێرناندۆ دێلارواش ئەرکی خۆی گرتە دەست، هەلومەرجی نێودەوڵەتی گۆڕدرا. نرخی دۆلار بەرزبووەوە و بەوەش نرخی هەناردەکانی ئەرژەنتین بەرزبووەوە، بەو پێیەی بیزۆ بە دۆلارەوە بەسترابوو. بەرازیلیش کە بازاڕی سەرەکی هەناردەکانی ئەرژەنتین بوو، تووشی کێشەی ئابووری هات و نرخی دراوی خۆی دابەزاند، کە ئەوەش لەناکاودا داهاتی ئەرژەنتینی لە هەناردەکانی کەمکردەوە. پاش کۆبوونەوەکەی لوتکەی مەیامیش پرۆژەی دامەزراندنی ناوچەی بازرگانی ئازادی نێوان هەردوو ئەمریکا نوقمی کۆمەڵێک دانوستانی تەکنیکی ئاڵۆز بوو کە تەنها ئاشقانی بێرۆکراسی بەرگەیانەگرت. هەموو ئەوانە بوونە هۆی ڕاوەستانێکی کوتوپڕی پێشکەوتنی ئابووری و سیاسی لە ئەرژەنتیندا. دەرفەتێکی تری خرایە بەردەم بۆ ڕزگارکردنی ئابووری ئەرژەنتین لەسەر بناخەی بەرنامەیەکی یەکێتی نێشتیمانی. تۆماری خۆشی لە بواری یەکێتیدا جێی متمانەیە، هەروەک فاکتەری تری درێژخایەن هەن یارمەتی بوژانەوەی ئەرژنتینە دەن. دۆلار لاوازە و تێکڕاکانی قازانجی ئیلتیزام کردنیش بە دۆلارەوە نزم بۆتەوە. لە کاتێکدا برازیل لەگەڵ بەدەستهێنانەوەی وردە وردەی هێزی ئابووری توانای هاوردەی بەرزبووتەوە. نرخی هەناردەی ئەرژنتینیش بەرزبووتەوە ئەگەر بەرنامەی یەکێتی نیشتیمانی بتوانێ چاکسازی دارایی بێنێتە ئارەوە ئەوە ئەرژنتین نەتوانێ بوژانەوەیەکی ئابووری بەخۆیەوە ببینێت. لەسەر وڵاتە یەکگرتووەکانیشە یارمەتی بدا لە زاڵبوون بەسەر قەیرانە ئابوورییە کورتخایەنەکەیدا. لەسەر ئاستی دوورخایەن، یەکەم کێشەی ئارژەنتین و هەموو وڵاتانی دیکەی ناوچەکە بریتییە لە دامەزراندنی ناوچەیەکی بازرگانی ئازاد بۆ هەموو وڵاتانی نیوەی ڕۆژاوای گۆی زەوی. ئارژەنتینیش بە شێوەیەک لە شێوەکان وەک بریکاری وڵاتانی ناوچەکە، چونکە ئەو ئەنجامەکان و قازانجە پێشبینیکراوەکانی تەکامولی بازرگانی نێوان ئامریکای لاتین و ئامریکای باکوور ڕوونەکاتەوە. هەروەک دەرفەتی هەناردەکردنی کاڵا ئەرژەنتینیەکان بۆ وڵاتە یەکگرتووەکان و کەنەدا زۆرترەبێ. هەروەک مەکسیکیش کە بوو بە ئەندام لە نافتادا، ئەبێتە سەرچاوەیەکی بە کێش کردنی پارە هەڵسوڕاوە بیانیەکان. ئەمەش وای لێکا کەمتر پشت بە قەرزی دەرەکی ببەستێ. لە کۆتاییشدا سەرگرتنی ڕێکەوتننامەی بازرگانی ئازادی نێوان هاردوو ئەمریکا ڕەنگە کلیلی کرانەوەی بازاڕی ئەوروپا بێ، بەڕووی بەرو بوومە کشتووەکاڵی ئەرژەنتیندا. بەتایبەتیش گۆشتی مانگا و دانەوێڵە کە ئێستا سیاسەتی کشتوکاڵی هاوبەشی یەکێتی ئەوروپا خۆی لێنادا. لەبەر هەمان هۆش ئەم دەرفەتە بۆ ئەرژەنتین ئاستەنگێکی سیاسیە، چونکە بوون بە ئەندام لە ڕێکەوتنامەی بازرگانی ئازادی نێوان هاردوو ئەمریکا، FTAA، بەبێ تەیاربوون ڕەنگە مێرکۆسور بخاتە مەترسیەوە. لەگەڵیشیدا دەستکەوتەکانی ئەرژەنتین بکەوێتە مەترسیەوە کە مێرکۆسور ڕێگایەتی بۆ گەیشتنە بازاڕەکانی برازیل. ڕەنگیشە گورزێک بێت لە پەیوەندێ سیاسیەکانی لەگەڵ برازیلدا کە ئێستا پەیوەندێکی زۆر توند و تۆڵە لە نێوان بەهێزترین دوو وڵاتی ئەمریکای باشووردا. ئەو ئاستەنگەی ڕووبەڕووی سەرۆکەکانی وڵاتانی ناوچەکە ئەبێتەوە، دامەزراندنی سیستەمێکی بازرگانی ئازادە کە سوودی بۆ هەموو وڵاتەکانی ناوچەکە هەبێ بەبێ بەرەو ڕووبەڕووبوونەوەی نە نافتا و نە مێرکۆسور. چونکە ڕوودانی کێبەرکێ لە نێوان وڵاتە یەکگرتووەکان و برازیلدا هیچ سوودێکی نییە. وڵاتە یەکگرتووەکانیش هیچ شتێک پاڵی پێوە نانێ کە دژایەتی مێرکۆسور بکا کە یەکێتیەکی بازرگانی ناوچەییە. هەروەک برازیلیش پێویستی بەوە نییە بەرەو ڕووی وڵاتەیەکگرتووەکان بێتەوە بۆ ئەوەی پێگەی خۆی بناسێنێ. نابێ هەوڵی گێڕانی ڕۆڵێک بدا کە نیوەی ڕۆژاوای گۆی زەوی دابەش بکاتە سەر چەند گرووپێکی ڕکابەر. ئەبێت ئەرژەنتین و وڵاتانی تری ناوچەکە بتوانن بەشداری لە ڕێکەوتنامەی بازرگانی ئازادی نیوەگۆی ڕۆژاوادا بکەن، هاوکات لەگەڵ هێشتنەوەی ڕێکەوتننامە بازرگانیە تایبەتیەکانی لەمەڕ وڵاتانی مێرکۆسور. ئەبێت وڵاتانی نیوەگۆی ڕۆژاوا بەرەنگاری تەماخشەکەی ئەو گوتەی جۆرج کاننگی وەزیری دەرەوەی بریتانیا بکەن کە بێرۆکەی مۆنرۆی بەخێر هێنا کاتێک گوتی، لە جیهانی نوێ ئەوە ئەخوازرێ تەرازووی کۆن چاک بکاتەوە. ئایە یەکێتی ئەوروپا ئەوەی لێ داوا ئەکرێ کە دژایەتی بخاتە نێو دەستەبەندییەکانی نیوەگۆی ڕۆژاوا و بەو شێوەیە هەلبقۆزێتەوە؟ لە بری ئەوەی ئەوروپا وەک قورساییەکی بەرامبەر بە نافتا بەکار بهێنێ، ئەبێ ئامانج یەکخستنی نافتا و مێرکۆسور و یەکێتی ئەوروپا بێ لە ناوچەیەکی بازرگانی ئازاددا لەسەر ئاستی ئاتلنتیک. بەم شێوەیەش نیوەگۆی ڕۆژاوا وێنەیەکی بچووککراوەی ئەو ئاستەنگیانەیە کە ڕوویان لە وڵاتە یەکگرتووەکانە. چونکە ئەو دەرفەتانە ڕوون دەکاتەوە کە ئابوورییەکانی جیهانی پشتبەستوو بە ئاهێزەکانی بازاڕ فەراهەمیان ئەکەن، هەروەک دەریخات پڕکردنەوەی کەلێنی نێوان هەیکەلییەتە ئابووری و سیاسییەکانی بەجیهانیبوون چەند پێویستە. ڕاستییەکیش هەیە گەشەی ئابووری پێویستی بە کۆمەڵێک چاکسازی هەیە، بۆ ئەو چاکسازییانەش ئەبێ پێکهاتەیەکی سیاسی دیموکراتی ڕەوا و ئارام هەبێ لە خۆیدا هەڵگری دامەزراوە گەلێکی ڕوون و سیستەمێکی دادی سەربەخۆ بێ. ئاستەنگی نوێ ئێستا کەوتوونەتە بەردەم ئاسایش و ئارامیی کۆمەڵگاکان. هۆیەکەشی یەگەڕێتەوە بۆ پیشەسازی ماددە سڕکەرەکان و تیرۆر و ئەو بزووتنەوانەی شەڕی پارتیزانی دروست ئەکەن. بەڵام ئومێدیش هەیە هەیکەلیەتێکی ناوچەیی بهێنرێتە دی کە سەر لەبەری نیوەگۆی ڕۆژاوە بگرێتەوە بۆ چوونە قۆناغێکی تازە لە گەشەکردن و دیموکراسی. ئومێدێکی لەوەش دوورتر هەیە بە هێنانەکەی ناوچەی بازرگانی ئازادی ئاتلەنتیک، ئەمەش بە شێوەیەکی زۆر پشت بەوە ئەبەستێ کە ئایا وڵاتە یەکگرتووەکان ئەتوانێ پێداویستیەکانی ئەو دەرفەتە بۆ سەرکردەی وڵاتان فەراهەم بکە؟ خۆشەویستانم لە ماوەی ڕابردووە ئاڵلقەی شازدەهەمی کتێبی هێنرێکی سنگەرمان پێشکەشکردن تا دیدارێکی نوێ و ئاڵلقەیەکی نوێ شاد و بەختەوەربن